بریتە لە نەرمونیانی و لەسەرخۆیی، کە وتاری ئەمڕۆ جومعەمانە، هۆکارێکی گەورەیە لە ژیانا زۆرێک لەوانەی کەوا نیشانەی موەفەقی و سەرکەوتنیان پێوە دیارە، ئەم خەسڵەتە ڕەنگی داوەتەوە تیایانا، بۆیە ئیسلام پێداگری لەسەر کردووە، خوا جل جلالە لە قورئانا و پێغەمبەری خۆشەویست لە فەرموودەدا باسیان کردووە و زانایان و عولەمایان ئاماژەیان پێکردووە لە ژیان و بیرەوەریەکانیانە نەرمونیانی پێچەوانەی هەڵچوون و شپرزەییە مرۆڤی وامان هەیە زۆر خوێن ساردە بێ ئەوەی ترسنۆک بێ، بێ ئەوەی عەقڵی بە شت نەشکێ، خوێنساردە، هێمنە، لەسەرخۆیە. مرۆڤی وایش هەیە ئەگەر مناڵەکەی پیاڵەیە لە دەستی کەوتە خوار، دۆ و دۆشاو تێکەڵەکا بە یەکا. مرۆڤی وامان هەیە ئەگەر ژنەکەی چێشتێکی لێ نا بە دڵی ئەو نەبێ وا تووڕە ئەبێ لەوانەیە سەری لە تەڵاق و ماڵوێرانی وەدەرچێ مرۆڤی وایشمان هەیە ئەگەر ژنەکەی مانوو بوو خواردنەکە بە دڵی ئەویش نەبوو دەستخۆشی لێ ئەکا و مانوو نەبوونی لێ ئەکا و نایکا بەهرا پێغەمبەر ئاسا بە دڵی بوو ئەیخوا بە دڵی بوو نایخوا ئەڵێ بە زیاو بێ من برسیم نییە یا من تێرم یا پێم ناخورێ مەسئولی وا هەیە لە شتێکی بچووک شارێکت بۆ بە خاین دەرەکە کۆمەڵێک لە دۆستەکانی خۆی ئەتۆرێنێ هیوای ژەیە نە لە شکستی جەنگی شا ناشڵەژێ ناشێوێ بەڵکو ئەیانهێنێتەوە لە جەنگێکە لە جەنگەکان موسڵمانان شکان بەدەست کافرەکانەوە شکستیان خوارد لەوا بوو یەک دانە لە لەشکری ئیسلام ڕزگاری نەبێت خالیدی و کوڕی وەلید دوای مسلمانی پێغەمەری خوا صلی الله عليه وسلم ڕێزی زۆری لێنا و مەکانەت و بەهایی بەس کردەوە لەو جەنگەیا بێ ئەوەی کەوا قائید بێ چونکە قائیدەکان هەموو شەهید بوون خالید جڵەوی جەنگەکەی گرتە دەست بە سەحابەکانی وت وەرن لەگەڵما پاشەک شێ بکەن بگەڕێنە دوو ئینسیحا بکەین گەڕانەوە ڕۆشتنەوە بەرەو مەدینە خەڵکی مەدینە قاڵیان لێکردن هۆ تێکشکاوەکان، فیرارییەکان، المنهزمون، الفرارون، قسەیان پێ وتن بە خالید و بەو لەشکرەی کەوا دەیان سەحابە شەهید بووە و دەیانیان بریندارن گاڵتەیان پێکردن چۆنە بێ بشکێن چۆنە بێ ڕاکەن ئێوازان نەگەر کەسێ لە بەرەی جەنگ ڕاکا پێیان نەوتن وەختێ خەڵک وایان کرد بەم سەحابانە و بەم خالیدە، پێغەمبەری خوا فەرمووی، ئەوانە فەڕڕاری نین، هەڵنەهاتوون، نەشکاون، ئەوانە متحیزن الی فئە، پەنایان بردووە بۆ لای جەماعەتێکی تری خۆیان، بۆی بەیەکەوە دوژمن ببەزێن، انا فئتهم، من فئەکەی ئەوانم، من پشتیوانی ئەوانم، بۆ لای من هاتوونەتۆ. حەسمی مەوزوعەکەی کرد لەبەر ئەوە نەرم و نیانی لە هەموو شتێکە لە ناو سیارەیەەکە لە دایرەیەەکە لە ناو ماڵێکە لە ناو مزگەوتێکە لە ناو حیزب و حکوومەتێکە لە ناو عشیرەتێکە لە ناو قوتابخانە و نەخۆشخانەیەکە نەرمونیانی گەورەی هەموو بەها باڵاکان و ئاکارە بەرزەکانە بۆوەی زەرەر کەم بێ بۆی زوو کێشەکان چارەسەر ببێ بگەینە ئامانج و بگەینە نەتیجە بە تایبەتی گەلی کورد لەم خەسڵەتە سبحان الله ئەڵەی جبیلەیەتی ئەمانە زۆربەی زۆری ئەم میلەتە لە قیادە و سەرکردەکانەوە بیگرە هەتاوەکو مامۆستا و مەلای مزگەوت و زانکۆ و فەرماندەی عەسکەری و ژن، پیاو، مناڵ، سایق، نەفەر، هەر هەمووی سبحان اللە پەلەیەتی، تووڕەیە، زوو هەڵەچێ، زوو ئەیشێوێنێ. بۆیە باش وایە ئێمە گوێ بگرین. لە رسول اللە صلی اللە علیە وسلم لە قورئانی پیرۆز بۆی لەسەر ئەم دەرد و دیاردە ناشرینە بەردەوام نەبین و لەمەولا ماڵەکانمان نەشێوێ و لەمەولا ژیانمان خراپ نەبێ بەڵکو چاک ببێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی إن الرفق لا يكون في شيء إلا زانه نەرمونیانی لە هەر شتێکا ببێ جوانی ئەکا زینەتی ئەداتێ ولا ينزع من شيء الا شانه لە هەر شتێک نەرمونیانی تیا دەرهێنا ئەوە شانەوە ینی شەینیانی پەڵا عیبداریەکە زۆر بە باشی، ان اللە رفیق، پێغەمبەری خوا فەرموێ خوا خۆی نەرم و نیانە، یحب الرفق، نەرم و نیانی زۆر پێ خۆشە، و یعطی علی الرفق، ئەوەی لەسەر نەرم و نیانی ئەیدا جەزا و پاداشت، ما لا یعطی علی العنف، لەسەر توندی و تیژی و توڕەیی نایدا. وما لا يعطى على سواه لەسەر غەیری شتی تریش ئەوەی بۆ نەرمونیانی ئەیدا بە هیچ شتێکی تر نایدا بەڕێزان ئەبوو بەکری سدیق خوای لێ ڕازی بێ ڕەفیقی ڕێگای دووری پێغەمەری خوا بووە سەل الله عليه وسلم خەزوری پێغەمەری خوا بووە لە چەند شوێن لە قورآن ئاەت ئیشارە ئەک بە ئەبوو بەکری سدیق ثاني اثنين إذ هما في الغار والذي جاء بالصدق وصدق به أنواع آيات قرآني من هي باس حضرة أبو بكر كا منافقين ومشركين دعاية كان بو شرفي بيغمري خواب أبو بكر الصديق بو دايك من عائشة لەناو خەڵکیشا قسە کەوتە زارێ کەوتە شارێ، هەروا وردە وردە لەناو ماڵ و مزگەوت و خەڵکە موسڵمانەکەیشا ئەم قسە ڕۆی، ئەوەی کە مونافیق و جولەکە کردوویەتی. یەکێک لەوانە ئەم قسەیە کرد، خزمێکی ئەبوبەکری سدیق بوو خوای لێ ڕازی بێ، ناوی مستەح بوو، تەقریبەن وەکو پورزای وا بوو، فەقیر بوو، زۆر یارمەتی ئەدا زۆر خزمەتی ئەکرد ئەویش ئەم قسەی لە دەم دەرچوو بوو کەوا شتێکی وا بووە و ئەوانە تەبان خوای گەورە بە چەند ئاەتی قورآن لە سوورەتی نورا ئەوانەی بە درۆ خستەوە پاکی دایکە عیشە و سەحابەکان و ئەمانەی دەرخست حەزەتی ئەبوو بەکر وەختێ بیستی فلان سەحابەیش خزمی خۆی وای وتووە سوێنی خوارد وتی وەڵاهی تر تا ماوم یارمەتی نادەم خزمەتی ناکەم نایڵم بێتە ماڵم بە بۆچوونی هەمومان حەقیەتی یەکێ خزم و بێ و قسە لە شەرەفتا بکە چەند ساڵە خزمەتی بکەی با بۆچوونی ئێمەی کورد هەمومان ئەڵێن حەقیەتی بەس بزانین خوا ئەڵێ چی خوا فەرمێ ولا یەتەلی ئولو الفضل والسعة منکم ئەوانەی کەوا دەوڵەمەنن خوا دەسەڵاتی پێداون توانای بەخشینیان هەیە باس شوێن نەخۆن کە نابەخشن بە هەژاران و بە خزم و مهاجرەکان بە ئەبوو بەکرێتی خوا ئەلا تحبون ئەن یەغفر الله لەکم ئەرێ حەز ناکەن خوا لێتان خۆش بێ پێغەمەری خوا ئەبوو بەکری بان کرد فەرمی ئەبوو بەکرد ئەو ئاەتە بۆ تواتۆتە خوارەوە خوا فەرمێ بە ئەبوو بەکرد بۆی ئەلا تحب و ئەن یەخفر الله لەک حەزەکەی خوا لێو خۆش بێ فەرمی بەلا ئوحب ئەن یەخفر الله لی فەرمی دەی مستەح بانکە هەمان خەڵات و بەراتی جارەکانی پێشی بکە لێی خۆش بە بانی کرد و ئاشتی کردەوە اعطی حظه من الرفق هەر کەسێ خوا بەشی دایە لە نەرمونیانی، فقد اعطی حظه من الخیر ئەوە خوا بەشی خەیری گەورەی یاوەتێ، هەر کەسێکیش بێ بەش بوو لێی ئەوە لە خەیر بێ بەش بووە. بەتایبەتی لە معامەلە لەگەڵ خەڵکا. یەعنی ئیستا لە جومعە و وتار خوێندنەوە و لە تەعزێ و ئەمانە باسی نەرمونیانی کردن ئاسانە لە سەر قەبران و مەسەلەن لەم حاڵت لە خەسەخانە و نەخۆشیە بەڵام لە وەختێکا دینار و درهەم ئەکەوێتە بین دۆلار ئەکەوێتە بین عەرز عەرز نییە کە بەشیەکەن لە وەختێکا میراتگرەکە داوای بەشەکە، لە وەختێکا ژنەکە داوای مارەییەکە، لە وەختێکا مانگای ئاوماڵەکە ئەچێتە ناو دەغڵودانەکە و لە وەختێکا مەسەلەن یەکێک ئەدا لە سەیارەکە و حادیسەیە ڕوو ئەدا خۆلاسە کابرایەک ئارە بڕە کە ئاگرەکەی دەرەچێ گەنمەکە دەسووتێنێ ئالیا دەرەکەوێ نەرمونیانی نەرمون یانی قسەی حەساو الفریق نیە فریح نیە قسەی بازار و ناو ناو عەلوە و سەنتەر و چایخانە و دوکان و مەدرەسە و خەستەخانە و بەرد کەندن و باخداری و شوانیە ئەبێ لەوێ دەری بخەین کە نەرمونیانین ئەگینا نەرمونیانی بە قسە باسکردنەکەی زۆر زۆر ئاسانە کۆمەڵێ لە پیاوانی جوولەکە هاتن بۆ مەدینە اینجا پێغەمەریان بینی وتیان یا محەممەد ئەسام و عەلەیکە ئەی محەممەد سام و عەلەیکە یعنی وەکو بڵێ سەسلام و عەلەیکە بە جۆرێ وتیان کەسێک ورد نەبێ وازانێ ئەمە سڵاویان کرد لە پێغەمبەری خوا حەزرەتی عایشە تووڕە بوو حاڵی بوو لە زمانەکەیان تووڕە بوو قسەی پێوتن پێغەمبەری خوا فەرمی عایشە لەسەر خۆ بوو تی قوربان ئاگاو لێ بوو چیان وت فەرمی بەڵێ ئاگام لێ بوو چیان وت ئەوان نیان وت بە من ئەسام و عەلەیکە یعنی خوا بتکوژێ یەعنی ئەوەی پێتان وتم لەسەر خۆشتان بێ فەرمی حەقی خۆم داوەتەوەی تر تو ڕەمە بە بێتاقەت مەبە پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەفەرمێ بەشیرو وەلا تونەفیرو دائیمە مژدە بەخش بن دایمە ڕەشبین مەبن موتەشائیم مەبن نەفەری وا هەیە لەگەڵیا بە لێرەوە تا ئەچی بۆ سلێمانی بەس بێ بە ڕەفیق بێ لە قەمەرەیەکا لە پاسێکا دنیا نییە وێرانە بێ ئیتر نەفەری وای ژێ یەک کۆڵ مشکیلەو هەبێ مناڵی لەژێر عەمەلیاتا بێ لافاو دابێتی لە باخەکە و کاکە واو لێکا نە چۆن چەرم تەڕی کەی نەرمە بێت و ئاوا نەرم دەکاتەوە کامیان باشە ئەوەی ئاگرێنێ بە هەموو شتێکۆ یا ئەوەی ئاگرە کوژێنێتەوە ئەوەی هەڵەچێ داچێ یاوەی لەسەر خۆی و هێمنە و حەکیمە و حەلیمە ئیبراهیم حەلیم، حەلیم، لەسەرخۆ بوو، خاوەنی حیلم بووە. پیاوێکی لادیەیی ناشارەزا هات بۆ مەدینە یەکەم جاری بوو دوایەوەی پێغەمە ڕۆشت و مزگەوت دروست کرا هات بۆ مەدینە ئێ مزگەوتی ئەو کاتە حەسیرێک بوو بە پەلکی خورما دروستیان کردبوو، درێژ، سەرەکەی شێر بە حەسیر گیرابوو، کابرا چوو لە ناو مزگەوتەکە دەستی کرد بە میزکردن لە سوچێکی مزگەوتەکەوە، توێتی ئەمە شوێنێکی پەنایە، بەڵا سەحابە هاواریان لێکرد کورە ئەوە کێکەی و ئەوانە و خەریک بوو پێی سرەوێنن، فەرمی وازی لێبێنن وازی لێبێن لا تەقتەو عەلەیهی بەولە میزەکەی پێ مەبڕن وازی لێبێن با کاری خۆی بکە. یا سبحان اللە لەم حەوسەڵە لەم حیلمە وازیان لێ نا کابرا میزی خۆی کرد و خۆی بەست و دوایی بانگی کرد پێغەمەری خوا فەرمووی ئەم مزگەوتانە ئین هذه المساجد لم تبنى لهذا کاک ئەمە پێڵێن مزگەوت بۆ ئەمە دروست نەکراوە میز و ئەوانەی تیا بکەیت وإنما بنيت للصلاة والذکر والتسبیح ئەمە بۆ نوێژ و ذکر و تسبیحات دروست کراوە ئینجا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دڵی کابراشی خۆش کرد عاجزی نەکرد ئەویش ئەتیزاری کرد بۆ پێغەمەری خواتی نەمزانی وەڵاوێ لێم عفم کەن و ئەوانە دوایی ڕۆی پیاوەکە پێغەمەری خوا فەرمی ئینە مثلی إن مثلي ومثل هذا الأعرابي نمونەی من و ئەم پیاوە دەشتەکیە وەکو چی وایە وەکو، رجل شردت علیه ناقته، پیاوێک لەو دەشتە حوشترەکەی لێ یاخی ببێ. لای ئێمە حوشتر نییە، هێسرمان هەیە و گوێرێژمان هەیە و ماینمان هەیە و مانگامان هەیە، ها یاخی بێ، هەرچەند ئەڕۆی ڕاکە، ئەوە پێڵێن یاخی بوون. والرجل یصیح، پیاوەکە وتی چی؟ خلو الی ناقتی، تخوا وازی لێ بێنن بۆ خۆم، عشترەکەم وازی لێ بێنن بۆ خۆم، وازی لێ بێنن بۆ خۆم، خۆم ئەزانم. حتی اذا تفرقوا، خەڵکەکە بڵاوایان لێ کرد، وازیان لێ هێنا، عمد الی شیء من خشاش الارض، پلێ پووشی هێنا، بەعزێ گیای هێنا لە ئەرز ثم جعله فی ثوبه کردیە کۆشی تەبعەن ئەوان دژداشوشتیان لەبەرە ئاوا کردیە ناو کراسەکەی ورفعه إليها بەرزی کردەوە بۆ وڵاخەکە بە کوردی خۆمان مەعزەرەتم هەیە کتوی لێ کرد و کوڕوی لێ کرد بانی کرد ئه فلم يزل بها حتى جاءته ئەوە نە ورد ڕۆی ڕۆی ڕۆی تا وڵاخەکە هات خشتەکە هات گیاکەی خوارد پێغەمەری خوا فەرمی نمونەی من لەگەڵ ئێوە لەگەڵ ئەم پیاوە وەکو ئەو پیاوە وابوو ئێوە ویستان بکەونە شوێنی و قاڵی لێ بکەن و بیفڕێنن بەڵام من نە وەکو پیاوە شارەزاکە قولێ گیام هەڵگرت و حشتەکەم بان کرد پیاوەکەم بان کرد یعنی بلا تەشبی ئەمینم کردەوە فێرم کرد کە نابێ جارێتر وابکات تووڕێژ نەبووم لێی نەمشێوان جاری وا هەیە ئێمە بە منەوە هەتا ئێوە مناڵێک دێتە مزگەوت تۆزێ خۆ واوە دەرقاچەکانی وەقڕ باچ ئەوازیم لێ ئەوات گیدا مزگەوت چ نەیەڵە خۆمە جارێ مە میز نییە پیسی نییە ئەمە یەکەم دووهم مناڵە باڵغ نییە سێمە گەریسا دەری کە ئەیبەن بۆ شوێنانەی ترکە ئەها سەنتەروانە مەحەلەبیش یەدەنێ فێری نێرگەلە یەکەن جا گوناحەکەی بە کۆڵی توێ تا قەرەی قیامەت بۆ دەریەکەی با بەو قڕەوە بێتە مزگەوت ئەگەر توانی و بڵێ کوڕەکەم ئەگەر ڕۆشتیتەوە بە ماڵ و بە دایکی بڵێ بە ئەو دەرقاچانە بۆ بتەکێنێ ئا بە قسەی خۆش نەر لە بیرم ناچێت جارێت دەیان جار لەوانەیە باسم کردوە بەس لە من بەرا باسم کردووە من لە یەکی متەوەستە بووم ساڵی هەفتاویەک لە پۆل یەکی متەوەستە بووم هەفتاویەک هەفتا و دوو لە مزگەوتی پاشا ڕۆژی جومعە بوو دەستنوێژم گرت چوومە سەرەوە ئەوانەی قەدیمن ئەزانن سەری قەبرەکان حجرە بوو لەوێ نوێژمە کرد مناڵێکی تقریبەن ئەوە حەوت و شەش سیانزە چواردە پانزە ساڵان بوو قژ و سەر و کەلە و ئەوانە وڵا ماوسە مەلا عوسمان هزار ڕحمەتی خوای لێبێ دەستنوێژی گرت و قۆڵ هێڵ کرد و ئاوەتکە منیش نوێژەکەم وەستا بە دیار موتالێ بم و فەرمی کوڕە جوانەکەم تم بەڵێ مامۆستا گیان فەرمی ئەوە قژم زۆر درێژ بوو هاتە ناوچاوم فەرمی لە نوێژەکە توانی ئاوا قژی وا لێ بکەی قژەکە بەجێ بێنێ ناوچاو گوێتە سەر بەرماڵەکە وتم هەرێ وەڵا قوربان گیان جا حەزەکەی ڕمەی تاشم هەر ئاوا وتی خۆ ئەگەر کورتیشی بکەی تۆ باشترە لەو دەقەوە مامۆستا مەلا عوسمان و خۆشەوێت تا ئیسا و تا قیامەتیش نەوێت هەتیەوە چیەکەی ئەم زڵفە چییە زەڵف ها ئیسا ئەم کوڕە گەنجانە جێڵشتی وادەن لە سەریان باوکی وایە خەریکە شێت دەبێت دەوڵای پێغەمەری خوا ڕۆنیاوە لەسەری بەخوا جیڵی دەستکەوتایە لەسەری بەس با پێی بڵێن پاک و خاوێن ڕایگرێ با تووڕە نەبین با عاجز نەبین توڕەبوون ماڵی وێران کردین شەڕی ناوخۆ توڕەبوون دروستی کرد هەڵەشەی شەڕی براکوژی شەڕی عەشرەتایەتی وێرانکردنی عێراق ئاشتبوونەوە لەگەڵ بەغا یعنی هەموو ئەمانە هەمووی هەڵچوونە نە حیلممانەیە نە ڕیفقمانەیە نە حوسەڵەمانەیە نیمانە باری کرد باجەکە یەدەین کەرکک وێران بوو کوردستان وێران بوو، هەڵەبجە وێران بوو، دوای بیرەکەینەوە، ئێ با وا نەکەین بەڕێزان. ئەم نەرمونیانە زۆر کەس لە حەیاتیانە ئیسیفادەیان زۆر لێکردووە، یەکێک لەوانە پیاوێک بووە وتویانە بەڕاستی تۆ زۆر نەرمونیان و لەسەر خۆی وتێتی وەڵی وانی خۆی وتێتی نام ئەحنەفە یا یەکێکی ترە سە ناوەکەیم بیر ناکەوێتەوە توانە خۆزگەمان پێ بێتەوە نە نەرموتی وەڵی برا نەرمونیان نیم بە ذاتی خوا لەوە توڕەترم دان بەخۆتان نەگری تێکەڵ یەکەین دۆ دۆشاو ماڵ وێرانە بێ کابرا لەبیرتانە زاواکەی و خوشکەکەی شتێ چوو بە بینیانە وەڵا قۆڵی خوشکەکەی گرت و بردیوە ئێ خوشک خۆ دە ڕۆژما لە ماڵی باوکی ئیدارەیەەکە پانزە ڕۆژی دارەیەەکە کاکەی ئەچۆن غیرەتی قبوڵەکە زاواکەیان قسەڵ لێوە خوشکەکەی جەنابی وەساوە وەڵا خوشکەکەی بردو وەڵا مانگ پانزە ڕۆژی پێچ و ژنەکە لە ژێر جوای نار بۆ زاوەکەی کرۆتی بێ بە شوێن ماگیانم دەچوو ئەوش پیاوی پیاوانە ژنی ژنانەی ناردوو وەڵا خەزوری ژنەکەی داوە و هاتۆ معزرەتم هەیە ئەمە ما واقعە وەختی ئەیزانی ماڵی ئێمە جەوی تەواو نیە لەوێوە ئەچوو بۆ ماڵی خەزوولە ئیدا پاڵ ماڵەکەمانە ئەوسا حەوشە و شتی وا نەبوو هەمووی لەسەر سەکۆ وەڵا ئەهاتۆ بە پێکەنینێک و ئەیوو بە دایکم ئەیوو ئاشەی خوشکم ئەتۆزێ دۆ قەیسیم بۆ بێنە دۆ دویانی ئەو دۆتەوەک و قەیسی مزرە دوێ هێنا دوای ئەیوت بە باوکم ئەیوو ئەحمەی قار بەڵێ ئەیوو سێ دیناری پیاوە ئاشەی خوشکم بەخوا لێتە سێن بۆی دەم بە پێنج هەزار ماڵەکە ئەبوو بە پێکەنین ئەبوو بە زەوق خاڵم تۆزێ دانیشت لەگەڵمانە باوک دایک هەموو دەستمان ئەکرد بە پێکەنین ئیتر ئەی دەی خوا حافیز بێت منیش شتەکەم تەواو بوو تێک یعنی چەند مهمە بە دوو کەلیمە قسە ماڵێکی وێران ئاشت کەیتەوە چەند چەند خەتەرە بە دوو کەلیمە قسە یا بە عەمەلییەک ماڵێ وێران کەی کۆمەڵێ مناڵ بێ دایک و باوک کەی نمونەکان لەسەر خۆم ئەیەنمەوە بە عەیبی نازانم لەبەر ئەوە ئیسیفادەی لێ بکەین لەبەر ئەوە هەوڵ بین محاولە بکەین ئەوەی لەمەوە پێش تێکمان داوە ئەوەی لەمەوە پێش وێرانمان کردووە بیێنینەوە ڕاسا کۆڵی لێ بدەین خوا لە گوناهی من ئێوەش خۆش بێت ئەوەی پێغەمەری خۆشەوێ ئەبێ نەرمونیان بێ ئەبێ خۆگر بێ ئەبێ تەحملی هەبێ ئەبێ سەبری هەبێ و تااقەتی هەبێ ئەگینا خوای گەورە و پەروەردگار ئەفەرمێ، وەلەکم فی رسول اللە اسوە حسنە، چاو لەو بکەن، لەو سەروەرە، دەی ئەو وا بووە، دەی ئێمەش ئەبێ هەوڵ بەین وا بین، ئەی ئەی جاری وایە ئینسان ناهەقی ئەبینێ، جاری وایە ئینسان غەدر ئەبینێ، یەعنی هەر هەر ملکەچ کا، نا، ئەکرێ ئسلوبێکی تری بۆ بەکار بێنی، بەڵام زەرەری زۆرتر نەبێ لە قازانج و هەندێ جار لە هەندێ شوێنا ئەبێ مەوقیفت هەبێ، ئەبێ عیزەتی نەفس هەبێ ئەبێ زەلیل نەبی بەڵام ئاگاو لێبێ عیزەتی نەفس غیرەت جیایە لەگەڵ هەڵسون و هەڵەچەیی و ئەوانە ئەو وێران کردنە بەڵام عیزەتی نەفس خۆگرتن بریتیە لە چاکردنی مەوقیفەکان بە جۆرێکی تر. خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسڵاحی حاڵمان بکا خوا سەرفەرازمان بکا خوا لە مردوەکانمان خۆش بێ خوای گەورە و پەروەردگار بە لوتفی خۆت بە میهرەبانی خۆت لە مردوەکانمان خۆش بی نەخۆشەکان شیفا بدەی ئیسڵاحی حاڵمان بکەی سەرکەوتو و سەرفەرازمان بکەی لە ئافات و فیتنە ئەم میلەتە و هەموو مسلمانان پارێزی هەرکەس داوای دوعای خێری لێکردوین خوایە بەهانا و هاواریانەوە بێی